پەروەردگار دەفەرمێ هەڵ ڕەضیتوم ئایا ڕازی بوون ڕازی بوون بەوەی کەوا پێم داون پەروەردگار پرسیارن لێ دەکات ڕازین بەوەی کەوا پێم داون ئەهلی بەهشتیش دەڵێن وما لنا لا نرضى وقد أعطيتنا ما لم تعطي أحدا من خلقك ئەی پەروەردگار چۆن ڕازی نەبین لە کاتێک ئەوەی بە ئێمە داوە بە هیچێک لە مەخلوقاتت نەداوە چۆن ڕازی نەبین پەروەردگارمان ئەی بەندەکانم ئەوە ڕەزامەندی خۆم پێ بەخشیتن لێتان ڕازی بووم لەمە و دوا هەرگیز لێتان تۆڕە نابم ئای لەو خۆشیە ئای لەو ئەمینیەتە کە دەدرێ بە ئەلی بەهشت ئەی ئەهلی بەهشت ڕەزامەندی خۆم بەخشیم بە ئێوە پەروەردەگار وا دەفەرمێ تەواو لەمە و دوا هەرگیز لێتان تۆڕە نابم خوایە لەوانەمان بژێڕی خوایە لەوانەمان بژێڕی واللهی براکانم گرینگە ئێمە هەموو هەوڵمان بۆ ئەوەیە خوا لێمان ڕازی بێ هەموو هەوڵمان بۆ ئەوەیە پەروەردگار لێمان ڕازی بێ بەڵام ئەهلی بەهشت خوای گەورە پێیان دەفەرمێ لێتان ڕازی بوو خوایە لەوانەمان بژێڕی خۆشیەکی تر براکانم کە لە هەموو خۆشیەکان گرنگترە بریتە لە بینینی پەروەردگار بەڵێ لە دنیا دە خۆشەویستەکانم ئێمە خوا دەپەرستین خوا ڕزقی داوین خوا دروستی کردوین خوا زەوی بۆ ڕاخستوین لەسەری بژین ئەم هەموو بوونەوەرە لە خزمەتی ئێمەدایە ئەو خوایەی بۆی زەلیلین ئەو خوایەی کەوا لێی دەپاڕێینەوە ئەو خوایەی کەوا خۆشمان دەوێ ئەو پەروەردگاری کەوا دەمانەوێ لێمان ڕازی بێ لە پەروەردگار پەروەردگار لە باشدا دەبینین پەروەردگار دەفەرمێ وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة دەموچاوانێک لە ڕۆژی قیامەتدا درەوشاوە ڕووناکن بۆ ئیلا ڕبیها ناظرە لەبەرەوەی سەیری پەروەردگاریان دەکەن لەبەرەوەی سەیری خی پەروەردگار دەکەن خوایە لەوانەمان بژێڕی پێغمبەر عليه سەڵات وسلام ئەمایەتی خوێندەوە فەرمووی